بەشی یەکەم لە کتیبی عشق سەمای ژیانە لاپەڕە نۆ ژیان شتێکی مەحاڵە نابێ دەبێت بەڵام هەیە بوونی ئەمە درەختەکان باڵندەکان ئەمانە هەمویان معجیزەن بەڕاستی معجیزەن لەبەرئەوە کە هەموو بوونەوەر بێگیانە، ملوێنەها ئەستێرە، ملوێنەها ملوێن کۆمەڵی خۆر، هەموویان بێگیانەن، تەنها لەسەر زەوی ئەم هەسارە بچووکە، کە بە بەراورد لەگەڵ هەموو دەرەکانەکان گەردێکی تەپوتۆز زیاتر نابێت، ژیان بەدی هاتووە، زەوی بەختەورترین جێگایە لە هەموو ئەم بوونەوەرەدا، لەبەرئەوەیە کە تێیدا باڵندەکان ئاوازی خۆش ئەچڕن، درەختەکان گەشە ئەکەن و دەپشکوێن، مرۆڤەکان ئەمیداری ئەکەن گۆرانی ئەڵێن و سەما ئەکەن بەڕاستی ڕووداوێکی دانسقە و سەرنجڕاکێش ڕوویداوە ژیان تابلۆیەکی سپیە باگوان باگوان بە واتەیەی کاکە و گەورەی و هەروا خواوەندەکانە دێت نازناوێکە کە لە هەندا بۆ زانا و شوێنکەوتوانی ڕێبازی خودایی بەکار دەبرێت و ئەمان بەم نازناوە بانگ دەکەن، بەڵام هەر وەک لە پێشەکیەکەدا باسی کرد، ئۆشۆم نازناوەی لە ساڵی هەزار و نۆ سەد و هەشتا و نۆ دا لە ناوەکەی سڕیەوە. ئایا لە ئەنجامدا ژیان چارمەسەری و ڕەنج نییە؟ ئەمە پەیوەندی بە تۆوە هەیە، ژیان خۆی لە خۆیدا تابلۆیەکی سپییە، هەرچی لەسەر بنەخشێنی هەرەوە ئەبێت، دەتوانی چارمەسەری و مەینەتی لەسەری بنەخشێنی، لە لایەکی دیکەشەوە دەتوانی شێوەی خۆشی و بەختەوەری لەسەر دابنێیت. شکۆ و گەورەیی مرۆڤی تۆ لەم سەربەستییەدا، کورت دەبێتەوە، تۆ دەتوانی بە جۆرێک کەڵک لەم سەربەستیەت وەربگری کە ژیانت ببێ بە جەهەنەم یان بە جۆرێک کە ژیانت پڕ بێ لە جوانی و چاکە و خۆشی و ئاکارە بەهەشتیەکان ئەمە بە تۆوە بەستراوە مرۆڤ خاوەن ئەو سەربەستیەیە هۆی ئەوەیە کە تۆ لەم دنیایەدا ئەوەندە ڕەنج و چەرمەسەری هەیە ئەوە کە ممرۆڤەکان نەزانن و نازانن لەسەر ئەم تابلۆ سپیە چی بنەخشێنن هەڵبژاردن لە ئەستۆی خۆتدایە شکۆ و گەورەی و مەزنی تۆ لەم بنەمایەدا خۆی مەڵاس داوە ئەمە یەکێکە لە گەورەترین ئەو خەڵاتانەی کە خواوەند لە مرۆڤ وەکو دیاری دایناوە، هیچ گیاندارێک لەم خەڵاتەی پێ نەبەخشراوە، گیانلەبەران هەموویان خاوەن بەرنامەیەکی لە پێشەوە داڕێژراون، سەگێک بە گوێرەی ئەو چارەنووسەی کە بۆی دانراوە ناچارە بۆ میشە وەکو سەگێک بمێنێتەوە، هیچ ڕێگە و نەگەرێکی تری نییە لەوەی کە بۆی دانراوە ئەو لە هەڵبژاردنەدا سەربەست نییە، سەگ گیاندارێکە، لە پێش ئەو بەرنامەی بۆ داڕێژراوە تەنها کارێک کە دەیکات ئەوەیە کە بەپێی بەرنامەی وەکو سەگێک بجوڵێتەوە مافی دیاریکردن و هەڵبژاردنی دووهەمی نیە سەگ خاوەن بوونێکی بەتەواوەتی سەقامگیر و نەگۆرە ئەو کارە سەبارەت بە گیاندارە زیندووەکان هەر لە گوڵی ڕۆز و نیلوفولەری شینەوە بیگرە تا پەلەوەر و گیانداری چوار پێ ڕاستە تەنها مرۆڤە کە لەم پێڕۆیە هەڵدەوێردرێت مرۆڤ بەتەواوەتی سەربەستە بە سەربەستی و ئازادی زێڕ و ناخی مرۆڤ و گەورەترین خەڵاتی خواوەندە، بۆیە مرۆڤ بەبێ وەی لە سەرەتاوە بەرنامەی بۆ داڕێژرابێت چاو بە جیهاندا هەڵدەهێنێت، ناچار نیە گوێڕایەڵی بەرنامەیەکی دانراو بێت، مرۆڤ خۆی بەدیهێنەری خۆیەتی، هەرچۆنێک پێی بگات بەخۆیەوە بەستراوە، ئەو دەتوانێت بونەوەرێک بێت خودایی وەکو بوزا یان دیکتاتۆرێکی خوێنڕێژ وەکو هیتلەر، تۆ دەتوانی ببیتە چاوگی دەرکەوتن و چرۆکردنی نەست و باگابون و ویژدانی مرۆڤ، هەر وەک مرۆڤێکی دەستکرد و بەئیرادە و بێ هەستی هەڵبژاردن، بەڵام ئەوەش بزانە کە خۆت بەرپرسیاری هەڵبژاردنانەی کە ئەنجامیان ئەدەیت، تەنها تۆ و جگە لە تۆ هیچ کەسێکی تر. مرۆڤی گەشبین کەسێکە کە بەیانی لە خەو هەڵدەستێت و بەرەو پەنجەرەکە ئەڕوات و دەڵێت بەیانیت باش ئەی خودایە، لە بەرامبەردا ڕەشبین ئەو کەسێکە دەچێتە لای پەنجەرەکە و دەڵێت خودای من، دیسانیش ڕۆژ بوویەوە، مافی هەڵبژاردن بە خۆتە، بەیانیان بۆ هەموو کەس یەک جۆرە، لەوانەیە کەسی گەشبین و ڕەشبین لە یەک ژووردا دانیشتبن و و لە یەک پەنجەرەوە بڕواننە دەرەوە، دەی کەواتە ئەمە بە خودی ئینسانەوە بەستراوەتەوە. چیرۆکێکی کۆنی سۆفیانە ئەڵێت، دوو شوێنکەوتەی سۆفیەکی گەورە لە ناو باخی ماڵی مامۆستاکەیاندا پیاسەیان ئەکرد، ئەوان مۆڵەتی ئەوەیان هەبوو کە هەموو ڕۆژێک بەیانیان و پاشنیوەڕوان پیاسە بکەن، ئەم پیاسەکردنە بۆ وان وەکو جۆرێک لە چاودێریکردن بوو، خۆ مرۆڤ ناتوانێت هەموو بیست و چوار کاتژمێر مەشقی بدات و دابنیشێت، قاچەکان پێویستیان بە هەندێ جوڵە هەیە، لەبەر ئەمەیە کە هەر لە قوتابخانەی ژن و سۆفیگەریدا چەند کاژێرێک تەرخان ئەکەن بۆی لە دۆخی چوار مەشقیدا چاودێری بکەن. ژن ناوی ئەو قوتابخانەیە کە لە ژابۆندا هەیە، مێژوویەکی دێرین هەیە بۆ شوێنکەوتووانی ئەم قوتابخانەیە، زیاتر بایەخ بە بابەتە مانەویەکانی وەک بیرکردنەوە و لە دیاردە سروشتیەکان ئەدات و پاشان بە پیاسەکردنی سەرقاڵی چاودێریە بن بەڵام چاودێریکردنەکە هەر بەردەوامە و چ بە دانیشتنان و چ بە پێوە بە هەر شێوەیەک ئەو دوو شوێن کەوتووە حەزیان لە سەبیل کێشان بووە لەبەرەوە بڕیار دەدەن کە وە سەبیل کێشان داوای مۆڵەت بکەن وتیان بەیانیە ڕۆین بۆلێی ئەنجامەکی ئەوەیە یا دەڵێت یا ئا یان ئەڵێت نا، ئێمە هەر پرسیاری لێکەین. لەوە ناچێت کە سەبیل کێشان لە باخەکەدا دەست درێژی بێت بۆ سەر بەها پیرۆزەکان، خۆ ئێمە نامانەوێت لە ماڵەکەیدا ئەم کارە بکەین. ڕۆژی دوایی دوو قوتابیەکە چاویان بەیەکەوت و لە باخەکەدا یەکێک لەو دوانە توڕە بوو لەبەرئەوەی ئەوی تریان خەریکی سەبیل کێشان بوو وتی مەعنای چی؟ من لە مامۆستام پرسی بەڵام ئەو بە ساردی داواکاریەکەمی وەڵام دایە وتی نەخێر، کەچی ئێستا تۆ لێرە وەستاوی و سەبی لە گوێشی؟ ئەی تۆ گوێڕایەل و فەرمانەکانی مامۆستا نیت؟ ئەوی تریان وتی، بەڵام، ئەو ڕوخسەتی بە من داوە، ئەمە لە ڕاستییەوە دوورە. یەکەمیان وتی، من هەر ئێستا چووم بۆ لای و پێی ئەڵێم، بۆچی بۆ من وتی نەخێر و بۆ تۆ وتی بەڵێ؟ ئەوی تریان وتی، یەک دەقە ڕاوەستە، تکایە پێم بڵێ چیت لێ پرسی؟ یەکەمیان وتی، چیم پرسی؟ من زۆر بە سادەیی پرسیم، کایە دەتوانم لە کاتی چاودێریدا سەبیل بکێشم؟ ئەویش بە ڕاوشکاونە وتی نەخێر بۆ زۆریش توڕە بوو ئەوی تریان دایە قاقای پێکەنین وتی ئێستا تێگەیشتم کە ڕووداوەکەی چۆن بووە من لەو مامۆستایان پرسی ئایا دەتوانم لە کاتی سەبیل کێشاندا چاودێری بکەم ئەویش وتی بەڵێ دەی کەواتە هەر ڕووداوێک کە لە ژیانمدا ڕوودەدات بەسراوە بە جۆری بیر و تێڕوانین و هەڵبژاردنەکانی ئێمەوە جیاوازیەکی زۆر بچووک دەبێتە هۆی گۆڕانێکی گشت لایەنەکان لە ژیاندا جیاوازی دوو پرسیار کرا و لە مامۆستاکە زۆر گەورە بوو ئایا دەتوانم لە کاتی چاودێری کردندا سەبیر بکێشم؟ پرسیارێکی زۆر ناشرینە لە کاتێکدا کە ئایا دەتوانم لە کاتی سەبیر کێشاندا چاودێری بکەم؟ هیچ گرفتێکی نییە لە بەرووی لەم کارەوەکو دەرفەتێک بۆ چاودێری کەڵک وەردەگیرێت ژیان خۆی لە خۆیدا نەچەرمەسەریە و نەڕەنجە نەبەختەوەری و کامەرانی ژیان تابلویەکی سپینە نەخشێنراوە و مرۆڤە بێت زۆر هونەرمەندانە لەگەڵیدا هەڵسوکەوت بکات. خوێنەرانی ئازیز لێرەدا هاتینە کۆتایی بەشی یەکەم لە کتێبی عەشق سەمای ژیانە.